واتە با ژنەکان لە پاکیدا بن و پێش دەڵاقدانەکەیشیان نەچووبنە لایان نەوەک سکیان پڕبووبێ بە مناڵ ماوەی عیددەکەیشیان بۆ ڕابگرن و بیژمێرن با کەم و زیاد نەکا و لە خوای خۆیشتان بترسن لەو ماڵەیان مەکەنە دەرەوە کە تیا تەڵاق دراون مەگەر کاتێ کارێکی شەرماوەری ئاشکرا و دیار بکەن ئەمانەی بەیان کران سنوورگەلێکن خوا دایناون هەر کەسیش لە سنوورێ خوا داینابێ لابدا ستەمی لە خۆی کردووە کاتێک کە ژنە تەڵاق دراوەکان گەیشتنە ئاخری ماوەی عیددە بەسەر چوونیان یا بە چاکی ڕایان بگرن یان بە چاکی لێیان جوێ ببنەوە و دوو پیاوی ساغ و ڕاست لە خۆتان بکەن بە شایەت ئێوەیش ئەی کەسانێک کە گیراون بە شایەت هەر کاتێ پێویستی کرد لەبەر خوا شایەتی خۆتان بدەن و هیچ مەبەستێکی تری تێکەڵ مەکەن قد جعل اللە لکل شیء قدرا. ڕۆزیشی لە لایەکەوە بۆ ئەنێرێ خۆی گومانی نەبردبێ، هەر کەسیش پشت بە خوا ببەستێ خوای بەسە و پێویستی بە کەسی تر نییە، خوا کاری خۆی ئەگەیەنێتە هەر ڕاددەیەک خۆی مەیلی لێ بێ، خوا بۆ هەر شتێ ئەندازەیەکی داناوە. ئەوە عیددەیان سێ مانگە ڕابورێ بەسەریانا هەروەها ئەو ژنانەیش کە هەر لە بنەڕەتەوە حەیزیان پیا نەهاتووە ماوەی عیددەیان سێ مانگە ژنانی دووگیانیش ماوەی عیددەیان ئەوەیە سکەکەیان دانێن هەر کەسیش لە خوا بترسێ و ئاگای لەم سنوورە شەرعیانە بێ کە خوا دایناون خوا کاری بۆ ئاسانەکا. خۆ ئەگەر دووگیانیش بوون ئەوا مەسرەفیان بۆ بکەن تا سکەکەیان دائەنێن پاشەوە ئەگەر مناڵەکەیان بۆ شیر پێدان و بۆیان بەخێو کردن کرێی خۆیانیان بدەنێ و لەبارەی چۆنێتی شیر پێدان و بەخێو کردنی مناڵەکە و کرێ پێدانی دایکیەوە لەناو خۆتانا گفتوگۆ و پرس و ڕاوێژ بکەن بە شێوەیەکی باش، واتە بەگوێرەی ئەندازەی دارایی و دەسەڵاتی باوکەکە و پێویستی دایکەکە. قد انزل اللە الیکم ذکرا. ئەوانە خوا سزایەکی سەختی بۆ ئامادەکردوون. کەواتە ئێوە، ئەی هۆشمەندەکان کە ئیمانتان هێناوە، لە خوای خۆتان بترسن. بەڕاستی خوا کەسێکی ناردۆتە سەر ئێوە کە خواتان وەبیردێنێتەوە. قد احسن اللە له رزقا. کە بریتیە لە پێغەمبەرێ ئایەتی ڕێ ڕوونکەرەوەتان بەسەرا ئەخوێنێتەوە بۆ ئەوەی خاوەن باوەڕ و ئیمان هاوردووەکان کە چاکەیان کردووە لە دونیادا لە تاریکیەوە بخاتە ڕووناکی و هەر کەسیش باوەڕی بە خوا ببێ و کاری چاک بکا خوا ئەیخاتە بەهەشتێکی ئەوتۆ کە جۆگە و ڕووباری بە بنا ئەڕوا و هەمیشە تیا ئەمێننەوە بەڕاستی خوا بژێوییەکی باشی بەمانە بەخشیوە. خوا ئەو خوایە حەوت ئاسمانی دروست کردووە و زەویشی ئەوەندەی ئەو ئاسمانانە دروست کردووە و فەرمانی ئەو لە نێوان ئەم ئاسمان و زەویانەدا ئەڕوا تا بزانن خوا بەسەر هەموو شتێکا توانایە و زانستی ئەو دەوری هەموو شتێکی داوە.